ڕاسکۆڵنیکۆف لەسەر قەنەفەکە دانیشتبوو سەری دانەواندبوو ئانیشکی نابووە سەر ئەژنۆی و دەم و چاوی خستبە ناو لەپیەوە مچڕکێکی تووڕەیی بە هەموو لەشی داگەڕا لە دواییدا هەستا کڵاوەکەی هەڵگرت بیری کردەوە بەرە و لای دەرگاکە چوو ڕاستکۆلنییکۆف هەستیەوەی تێگەڕا بوو کە لانی کەمە توانێ ئەمڕۆ بێ سەر ئێشە بێت لە پرا لە ناو دڵیدا هەستی بەخۆشی کرد حەزیە کرد زووتر بگاتە لای کاترینا ئیڤانۆڤنا بێگومان بۆ لە گۆڕ نانی تەرمەکە درەنگ کەوتبوو بەڵام بۆ ڕێوڕسمی داوەتی پرسەکە هێشتا دەرفەت مابوو بێگومان لەوێ سۆنیایش ئەبینێت ڕاستکۆلنییکۆڤ وەستا بیرێکی کردەوە زەردەخەنەیەکی بیمارانەی کەوتە سەر لێ و دیسانە و لەگەڵ خۆیدا کەوتە و قسەوتی ئەمڕۆ ئەمڕۆ بەڵێ هەر ئەمڕۆ ئەبێت بەم جۆرە کەویستی دەرگاکە بکاتەوە دەرگاکە لە خۆیەوە درزێکی تێکەوت ڕاسکۆلنیکۆف بە چڕکێکی پێدا هات و گەڕایەوە دواوە. دەرگاکە لەسەر خۆ و بێدەنگە کرایەوە و لە پڕێکدا دەموچاوێکی لێ دەرکەوت. دەموچاوی ئەو زەلامەی دوێنێ لە ژێر زەوییەوە هەڵقوڵابوو. کابرا لەبەر دەرگاکەدا وەستا، نیگایەکی بێدەنگی ڕاسکۆلنیکۆفی کرد و هەنگاوی نایە ناو ژوورەکەوە. هەر وەک دوێنێ وابوو، بە هەمان دار و بار و جلوبەرگەوە، وەلێ لە دەموچاو و ڕوانینیدا گۆڕانێکی گرنگیار بوو. ئەمڕۆ غەمگینتر ئەهاتە بەرچاو. دوای کەمێک وەستان، هەناسەیەکی قوڵی هەڵکێشا. تەنیا ئەوەندەی مابوو کە ڕوومەتی بگرێتە ناو لەپی دەستی و سەری بخا بەلایەکدا بۆ ئەوەی تەواو لەپیرێژنێک بکا. ڕاسکۆڵنیکۆف کە لە شوێنی خۆیدا وشک بوو لێی پرسی، چیت لەوێ؟ پیاوە کە دەنگی لێوە نەئەهات، دوای کەمێک بە ڕێزەوە خۆی تا نزیک زەویەکە چەماندەوە تا و ڕادەی پەنجەی دەستی ڕاستی بەر زەویەکە کەوت. ڕاسکۆڵنیکۆف هاواری کرد وتی، تۆ چی ئەکەیت؟ پیاوەکە لە سەرخۆ وتی، من تاوانبارم. ڕاسکۆنیکۆف وتی، تاوانباری چیت؟ پیاوەکە وتی، تاوانباری ئەو بیر و باوەڕە شەڕەنگێز و زاڵمانەی کە هەمە. هەردووکیان لە یەکدیان ڕوانی. پیاوەکە وتی، ناڕەحەت بووم، ئەو کاتەی کە هاتیت و وابزانم کەمێکیش سەر خۆش بوویت داوات لە دەرگاوەنەکان کرد بتبەن بۆ لای پۆلیس و چەند پرسیارەکت دەربارەی خوێن کرد نارەحەت بووم کە گوێیان نەدایتێ و بە سەرخۆشیان زانیت هێن نارەحەت بووم خەوم لێ نەکەوت لە بەرەو شوێنەکەتم ئەزانی دوێنێ هاتم و هەواڵم پرسیت. ڕاسکۆلنیکۆف کە یەکسەر شتەکانی وەبیر هاتەوە قسەکانی پێ برو پرسی کێ هات پیاوەکەوتی من چونکە سوکایەتیم پێکرد بوویت ڕاستکۆنیکۆڤتی کەواتە تۆ لەو ئاپارتمانەدایت پیاوکەوتی بڵێ من لەوێدا و لە هەمان کاتدا لە ناو دەرگاکەدا لەگەڵیان داوەستا بووم ئەڵەی لەبیرت نەماوە من لەوێ لە کۆنەوە کاری کەوڵ دووری نەکەم ئێمە هەر لە ماڵەکەماندا ئەو کارەکەین بەڕاستی لە هەموان زیاتر من ناڕەحەت بووم لە پرێکدا ڕاستکۆلنییکۆف هەموو بەسەراتەکەی سێ ڕۆژ لەمەوبەر کە لەبەر دەرگاکە ڕوویدابوو هاتەوە بیر بیری کەوتەوە کە بێجگە لە دەرگاوانەکان لەو جێگایەدا چەند کەسێکی تری ڕۆزدا بوون و ژنیشیان تیا بوو بیری کەوتەوە کە دەنگێک پێشنیازی کرد ڕاستەوخۆ ئەم ببن بۆ بەڕێبرێتی پۆلیس نەیتوانی دەموچاوی ئەو کەسەی قسەکەی کردبوو بهێنێتە بەرچاوی، ئێستاش هەر نەیەناسی، وەلێ ئەیزانی کە وەڵامێکی ئەو زەلامی داوەتەوە و ڕووی بۆ لای وەرگێڕاوە. کەواتە ئەمە هەموو بەسەرهاتە تراژیدیاکەی دوێنێ بوو، لە هەمووی خراپترەوە بوو کە نزیک بوو تیابچێت، خەریک بوو بەهۆی مەسەلەیەکی نابووت و بێنرخەوە خۆی لەناو بەرێت. دیارە ئەم زەلامە بێجگە لە کێشەی خانوو و بەکرێ گرتن و قسەکردن لە بارەی خوێنەوە هیچی تری پێ نییە. بێگومان پۆرفیریش هیچ لە هەمانەکەیدا نییە بێجگە لە مەسەلەی هوڕاوە کردنەکە نەبێ. چ بەڵگەیەکی ڕاستی؟ جگە لە لایەنی سایکۆلۆژی کە ئەویش دوو سەری هەیە. شتێکی تری دروستی پێ نییە. ئەگەر شتی تری دەست نەکەوێ، نایشبێ دەستی بکەوێ. نابێت و نابێت. ئەی ئیتر ئەتوانن چی لەگەڵ ئەمدا بکەن؟ چۆن ئەتوانن تاوانەکەی بەسەردا ساغ بکەنەوە؟ تەنانەت ئەگەر بیشیگرن؟ پێچێت پۆرفیریش تازە شتێکی لەبارەی چوونی ئەم بۆ ئاپارتمانەکە زانیبێت و تا ئێستا ئاگای لە هیچ نەبووبێ. ڕاسکۆڵنیکۆف کە لە پڕێکدا ئەم بیرۆکەی بەسەریدا تێپەڕی، هاواری کرد، وتی، کەواتە تۆ بوویت ئەمڕۆ بە پۆرفیریت وت، کە کە من هاتبووم پیاوەکە وتی کامە پۆرفیری ڕاستکۆنیکۆڤ وتی دادوەری لێکۆڵەرەوە پیاوەکە وتی من پێم وت ئەوسا دەرگاوانەکان نەچوون بەڵام من چوون ڕاستکۆنیکۆڤ وتی ئەمڕۆ پیاوەکەوتی لە پێش تۆدا دقیقەیەک لە پێش تۆ لەوێ بووم و هەموو شتێکم بیست بینیم چۆن ئازاریانە دایت ڕاستکۆنیکۆڤتی لە شوێ چی چێ پیاوەکەوتی لەوێ لە پشت دیوارەکەەوە هەموو وەختەکە لەوێ دانیشتبوو. ڕاستکۆلنیکۆف وتی سەیرە، کەواتە شتە چاوەڕوان نەکراوەکە تۆ بوویت. ئاخر چۆن شتی وا بێ؟ کابرا وتی کە بینیم دەرگاوانەکان گوێ لە قسەم ناگرن و ئەیانوت درەنگە و ڕەنگە تازە کاتی دادوەر ناجۆر بێ کە بۆ زوو نەچوونەتە لای ناڕەحەت بووم تەنانەت خەوم لە خۆم حرام کرد و کەوتمە تاقیبات کە دوێنێ شتێکم لەم ناوە دەستکەوت ئەمڕۆ چووم یەکەم جار کە چووم لەوێ نەبوو دوای سعاتێک ڕۆشتمەوە گوێیان پێنەدام جاری سێم ڕێگەیاندام ئەو سەهرچی هەبوو نەبوو بۆم باس کرد ئەو لە ژوورەکەی داکەوتە پیاسە مشتی بە سنیا کێشاو ئەیوت چ بەڵایەکم بەسەر دێن ڕێگرینە ئەگەر ئەمەم بزانیە پۆلیسم ئەناردو ئەم گرت پاشان لە ژوورەکە دەرپەڕی یەکێکی بان کرد و لە سوچێکدا کەوتنە قسە دوای هاتەوە لام و کەوتە تاقیبات و جوێندە گەلێک سەرزەنشتی کردم. من هەموو شتێکم پێ وت. باسی ئەوەیش کە تۆ نەدوێرا وەڵامی پرسیارەکانم بدەیتەوە و هەر نەشتە ناسیم. دیسانەوە بەناو ژوورەکەدا کەوتەوە ڕاکە ڕاکە و بە سنگ داکێشان. تووڕە و تڕۆ ئەم سەر و ئەو سەریە کرد و کە هەواڵی هاتنی تۆیاندایە وتی بڕۆ پشتی غە دیوارەکەوە. لەوێ دابنیشە و هەرچیت بیست نابێت بجوڵێیت. خۆیشی کورسی بۆ هێنام و دەرگاکەی لەسەر بەستم، وتی ڕەنگە تۆیش بانگ بکەم، بەڵام کە نیکۆڵایان هێنا، دوای ڕۆشتنی تۆ منی هێنایە دەرەوە، وتی جارێکی تر ئەتهێنمەوە ئێرە و دیسان و هەندێک پرسیاری تر لێکەمەوە. ڕاسکۆلنیکۆڤ وتی کە تۆ لەوێ بوویت هیچیان لە نیکۆڵا پرسی؟ پیاوەکە وتی کە تۆی ڕەوانە کرد، منیشی ڕەوانە کرد و کەوتە لێکۆڵینەوە لەگەڵ نیکۆلا. کابرا وەستا و لە پڕادیسانەوە دانەوی و تا پەنجەی بەر زەوی کەوت. وتی لێم ببوورە تۆمەتبارم کردیت ڕقم هەستا بوو. ڕاستکۆلنیکۆ وەڵامی داوتی خوا لێت ببوورێ. کە ئەمەی وت کابرا دیسانەوە دانەوی و بەڵام نەک وەک جاری پێش و بەڵکو و تاناوقەدی لەسەر خۆ گەڕای و چۆ دەرێ. ڕاسکۆلنیکۆف کە لەبەر خۆی ئەیوتەوە هەمووی دوو سەری هەیە ئێستا هەموو شتێک دوو سەری هەیە لە جاران چالاکتر لە ژوورەکە چوە دەرەوە و پاشان لەو کاتەدا کە لە پلیکانەکانەوە چوە خوارێ بە زەردەخەنەیەکی ڕقاویەوەتی ئێمە دیسانەوە لە ململانێداین بەڵام ڕقەکەی بەرە و ڕووی خۆی بوو چونکە بە بێزاری و شەرمەوە بیری لەو بیری لەو ترسنۆکی خۆیە کردەوە سەرلەبەیانیی ڕۆژی دوایی کە بەسەر گفتوگۆ شوومەکەی نێوان پیتەر پیتۆڤچ لەگەڵ دونیا و پۆلخێریا ئەلیکسسانندرۆڤنادا تێپەڕی بوو پیتەر پیتۆڤچ لە خەو هەستا و بیری ڕووناکتر بوو بە تەواوی ناڕەحەتیەوە ناچار بوو دان بەوەدا بنێ کە ئەوەی دوێنێ شەو ڕوویدا و بەلایەوە زۆر سەرسامکەر و مەحاڵ بوو بە حەقیقەت ڕاستە و نکۆڵی لێ ناکرێت و قابیلی گۆڕان نییە. خۆ پەسەندییە زامدارکراوەکەی وەک ڕەشمار بە درێژایی ئەو شەوە دڵیان خوارد. هەر کە لە خەو هەستا یەکسەر تەماشای ئاوێنەی کرد. لەوە ئەترسا لەو شەوە درێژەدا سەفرا دەروونی پیس کردبێ. بەڵام لەو لایەنەوە هەموو شتێک ئاسای و دڵنیابەخش بوو. کە تەماشای دەم و چاوە سپی و نەجیبانەکەی خۆی کرد، کە لەم دواییەدا کەمێک قەڵەو بووە بۆ چرکەساتێک ئاسوودەیی تێگەڕا و بڕوای تەواوی بەوە هێنا کە ئەتوانێ لە شوێنێکی دی بووکێکی گونجاو و تەنانەت پاکیزەتر بۆ خۆی پەیدا بکا، بەڵام یەکسەر هاتەوە سەر خۆی و بە توڕەییەوە تفێکی ڕۆکردە پەنایەکەوە. ئەم کارە زەردەخەنەیەکی تەوساوی و گاڵتەجاڕانەی خستە سەر لێوی ئەندرا سیمێنۆڤیچ. لەوێ زیاترین کۆفی هاوڕێی کە لەگەڵیدا لە ژوورەکەدا ژیە پیتەر پیتۆڤچ سەرنجی لە زەردەخەنەکەیدا و ئەمەی کردە ماڵ بەسەر هاوڕێکەوە لەم دوایانەدا گەلێک شت لە نێوان ئەم دوانەدا ڕوویدا بوو لە پرێکدا لەوە بە ئاگا هاتەوە کە نەبوو ئەندرا سمینۆڤچ لە بەسەرهاتی دوێنەی خۆی ئاگادار بکە بۆیە ڕقەکەی دووقات زیادی کرد ئەمە دووەمین هەڵی دوێنەی بوو کە لە ئەنجامی پەلەکردن و تووڕەبوونەوە بەدی هاتبوو پاشان بە درێژایی ئەو بەیانە وەک دەستی ئەنقەستی تیاابێ یەک بە دوای یەکدا شکست و ناڕەحەتی ڕویان لێکرد تەنانەت لە دیوانی باڵای دادا لە ئەنجامدانی کارێکدا کە ماوەیەک بوو دوای کەوتبوو سەر نەکەوت لەسەر و هەمووشەوە ئەو خانووی بۆ زەماوەندەکەی بەکرێگررت بوو هەر لەسەر گیرفانی خۆشی پارەی تیا خەرج کرد بوو خاوەن ماڵەکەی چووبووە سەر دار و ئەمی هێنابووە ژار و ژەنگ. ئەمە کابرایەکی کارمەندی بە ڕەگەز ئەڵمانی و تازە پیاکەوتوو بوو، بە هیچ جۆرە قایل نەبوو ئەو گرێبەستەی تازە لە نێوانیاندا مۆر کرابوو هەڵیبوەشێنێتەوە، ئەبوو بە پێی گرێبەستەکە لە کاتی هەڵوەشاندنەوەیدا هەرچییەکی بەرەکەوێت بدرێتێ و لەم هەقە خۆش نەئەبوو. ئەگەرچی پیتەر پیترۆڤیچ تەواو دەستی بە خانووەکەدا هێنابوو، هەروەها لە پێشانگای مۆبیلفرۆشیدا یەک تاکە ڕۆبلیان لەو پارەیە بۆ نەگێڕایەوە کە لە بارمتەی مۆبیلەکاندا داینابوو، ئەگەرچی هێشتا بۆ ناو خانووەکەی نەگوێزرابوونەوە. پیتەر پیترۆڤیچ لە سەرخۆ کەوتبووە دانەجیڕە و بە خۆیەوت، لەبەر خاتری مۆبیلیات ژن ناهێنم. هەر لەو میانەیەدا نائومێدییەک کەوتە دڵیەوە، ئایا تەواو مەسەلەکە لە دەست چووەو کۆتایی پێ هاتووە؟ ئایا ناکرێت هەوڵێکی تری بۆ بدرێ؟ کە بیری لە دونیای شۆخ و شەنگ کردەوە جارێکی دی خوێن لە دڵی چۆڕاو بۆ چرکەساتێک ئازارێکی زۆری چەشت. ئەگەر لەو کاتەدا تەنیا ئارەزووی کوشتنی ڕاسکۆڵنیکۆڤ لە سەری بدایە، پیتەر پیترۆڤیچ بێ هیچ ئەملاو ئەولایەک ئارەزووەکەی ئەبردە سەر. پیتەر پیترۆڤیچ کە بە دڵشکاوی و نائومێدیەوە بەرەو ژوورەکەی لێڤی زیاتینکۆڤ ئەگەڕایەوە بە خۆی وت بێجگە لەمانە هەڵەیەکی ترم ئەوە بوو کە پارەم پێنەدابوون شەیتان بەلعنەت بێت بەڕاست چۆن من ئەوەندە جولەک ئاسا بووم لەم لایەنەوە هیچ حسابێکیش لە ئارادا نەبوو تەنیا ئەوە هەبوو کە من لە حاڵەتی هەژاری و نەبوونیدا بیان هێڵمە و کارێکی وا بکەم بە فریادڕەسی خۆیانی بزانن وەێ ئەوان نا ئەگەر من لەو ماوەێدا 1500 ڕۆبڵم بۆ جیازی و دیاری و جانتا و جلوبەرگ و خرتکە و پرتکە پێبدانایە تا لە پێشانگەی کنۆپ و پێشانگای ئینگلیزی بیان کڕایە بێگومان ئێستا کارەکە پوخت و لەبارترە بوو ئاوا بە ئاسانیش نایانتوانی کارەکە هەڵوەشێنەوە ئەمانە لەو کەسانن لە کاتی پەشیمان بوونەوەدا خۆیان بە بەرپرسیارەزانن کە هەرچی دیاری و پارەیان دراوەتێ بیدەنەوە، دانەوەیشی بۆ ئەوان کارێکی گران و ناخۆش بوو، هەروەها تووشی ئازاری ویژدانیش ئەبوون بەرامبەر بە کەسێک ئەمەندە دەست و دڵفراوان بوو، کەچی لە پڕێکدا ئەوان دەستیان بە ڕوویەوە ناوە. هەم. هەڵەم کرد. دوای ئەوەی دیسانەوە پێی بە جەرگی خۆی دانایەوە، خێرا خۆی بە گەوج دایە قەڵەم، هەرچەندە ئەم ڕستەی بە دەم نەوت، کە بەم ئەنجامە گەیشت، گەڕایەوە ماڵەوە، بەڵام، ڕق و توڕەیەکەی لەو کاتە زیاتر بوو کە لە ماڵ بەدەرکەوتبوو. ڕێوڕەسمی پرسەی کۆچکردوو کە لە ژوورەکەی کاترینا ئیڤانۆڤنا دا بەجێ ئەهێنرا، سەرنجی ڕاستکۆڵنیکۆفی ڕاکێشابوو، دوێنێش هەندێک شتی لەبارەی ئەم پرسەیەوە بیستبوو، تەنانەت پێچوو ئەوەیشی بیرکەوتبێتەوە کە ئەویش بۆ ئەو خووانە بانگهێشت کرابێ. وەلێ بەهۆی گرفتاریە تایبەتیەکانیەوە هەموو شتێکی لەبیرچوو بوو. ئێستا کە خاتوو لیپیە ڤێخرێل لە جێی کاترینا ئیڤانۆڤنا ئەم چووبوو بۆ گۆڕستان، لە پاڵ مێزە ئامادەکراوەکەدا سەرگەرمی کار بوو. دەرفەتی دەستکەوت و چەند پرسیارێکی لێکرد. زانی کە دانیشتنەکە شکۆمەندانە بەڕێوەچێت. چونکە لە نێو هەموو کرێگرتەکاندا دیارترین میوان بوو خودی ئامالیا ئیڤانۆڤنا هەرچەندە پێشتر لەگەڵ کاترینادا دەمە دەمیان بوو زۆر بەڕێزەوە بانکرا بوو بۆ ئێستا خۆی لێرەدا بە خاوەن ماڵە زانی و هەڵە سوڕا و تا ڕادێک چێژی لە کارکردنەکەی بینی لە سەروی ئەمانەیشەوە خۆی زۆر ڕازاندبووەوە. هەرچەندە جلی تازیەباری لەبەردا بوو بەڵام سەرتاپای تازە و ئاوریشمین و زەرقی و بەرقی لەبەردا بوو بەفیزەوە شانازی بەخۆیەوە کرد هەموو ئەم بەڵگە و زانیاریانە پیتەر پیتۆڤچیان خستە سەر بیرکردنەوەیکی تازە کە چووە ژوورەکەیەوە واتە ژووری ئاندرە سیمیۆنۆڤچ لێبی زیاتین کۆفەوە هەر سەرقاڵی ئەو بیرە بوو تێگەیشت کابێت ڕاستکۆنییکۆفیش داوت کرابێت. ئەندرە سمیۆنۆڤچ لەبەر هەر هۆیەک بێت تەواوی ئەو بەیانە لە ژوورەکەی دامابووە لە نێوان پیتەر پیتۆڤچ و ئەم بەڕێزدا پەیوەندێکی سیر بەڵام تاڕادێک سروشتی دروست بوو پیتەر پیترۆڤیچ تا ڕادەیەک هەر لەو ڕۆژەو کە خانووی لێگرتبوو بەرامبەری هەستی بە نەفرەت و بێزاریە کرد لەگەڵ ئەوەشدا سڵی لێکردەوە پیتەر پیترۆڤیچ کە گەشتە پترۆزبۆرگ هاتەلای ئەم ئەمەیش لەبەر ئەو ناکەم پیاوێکی ڕژد و سووکە هەرچەندە ئەمە گرنگترین هۆی ئەو مەسلەیە بەڵام هۆیەکی تری هەیە ئەو کاتەی هێشتا لە ناوچەکەی خۆیژیا لەبارەی ئاندریۆوە کە خۆی بەخێوی کردووە بیستبووی کە لاوێکی پێشکەوتنخواز و هەڵکەوتووە تەنانەت لە نێو هەندێک لایەنی سەرنجڕاکێش و ئەفسانەیدا ڕۆڵی گرنگی هەیە ئەمە هۆیەک بوو بۆوەی پیتەر پیتۆڤچ بەو لاوە سەرسام بێت ئەو تاقم و لایەنە بەتوانایەنەیش کاگاداری هەموو جێگایەک و لە هەموو کەسێکیش بێزار بوون و نهێنی خەڵکیان دەرەخست ماوەیەکی زۆر بوو پیتەر پیترۆڤیچیان دووچاری سەرسامییەکی تایبەتی کردبوو کە بە هیچ جۆرێک نازانرا هۆیەکەی چییە. بێگومان خۆی بە تەنیا بە تایبەتی لە ناوچەیەکی دوورە دەستدا بە هیچ جۆر نەیەتوانی وێنایەکی ڕاست و دروست لەو تاقم و لایەنانە بکە ئەویش وە خەڵکانی دی بیستبووی بە تایبەتی لە پترسبۆرگدا کەسانێک هەن پێیان ئەڵێن پێشکەوتوو و نیهلیستی و چاکەخواز و هەتا دوایی، وەلێ ئەویش وەک گەلێک کەسی تر مانا و چەمکی ئەم واژانەی بە شێوەیەکی سەیر زلە کرد. چەند ساڵێک بوو زیاد لە هەر شتێکی دی لە ئابڕووچوون ئەترسا، ئەمەیش گرنگترین هۆی نیگەرانیی هەمیشەی و لەڕادەبەدەری ئەو بوو، بەتایبەتی ئەو کاتەی بیری لەوە کردەوە کە کارەکەی بگوێزێتەوە بۆ پترسبۆرگ. لەم لایەنەوە گەڵێن تۆقی بوو تەواو وەگەو مناڵانەی هەندێک جار لە شتێک کە تۆقن چەند ساڵێک لەو بەر کە لە ناوچەکانی دەرەوەی شار دانیشت و سەرقاڵی بەڕێخستنی کارەکانی بوو دووجار ئەو ئابروچونەی بە کەسانی خاون پلە و دەسەڵاتەوەدی بوو ئەوانە کەسانێک بوون ئەم پارێزگاری لێکردن کە پێشترەوان یارمەتیاندا بوو یەکێک لەو کێشانە خەریک بوو خاوەنەکەی بەرە و چورتم و هەڵدێرێکی گەورە بەرێ. دووەمیش سەرێشە و دوودڵی نایەوە. بۆیە پیتەر پیترۆڤیچ بڕیاری دا هەر کە هاتە پتروزبۆرگ یەکسەر بە دیدێکی ڕوونەوە لە مەسەلەکان بڕوانێ، زانیاری زۆر بە دەست بێنێ، لە کاتی پێویستیشدا دەستپێشخەر بێ. خۆشەویستی نەوەی نوێش بە دەست بێنێ. لەمڕووەوە ئومێدی بە ئاندرا سمیۆنۆڤیچ بوو. بەو جۆرە ئەو کاتەی ڕاسکۆلنیکۆفی بینی، توانی هەندێک لە مەبەستەکانی لەو ڕستانەدا دابڕێژێ کە گەنجانە بوو. بێگومان ماوەیەکی زۆری نەبرد کە پیتەر پیتۆڤچ لە ئاندرا سمێنۆڤچ بێجگەل لە کەسایەتێکی خوێڕی و سادە چیتری نەبینی بەڵام ئەمە بە هیچ جۆرێک ڕای پیتەر پیتۆڤچی نەگۆڕی و پڕکێشی هیچی نەکرد، تەنانەت ئەگەر بڕوای تەواوی بەوە هەبووایە کە ئەو کەسە پێشکەوتووانە تا ئەو ڕادەیە سادە و ساکارن، هێشتا هەر بە دوودڵی ئەمایەوە. بە هەر حاڵ، هەموو ئەو بیر و باوەڕ و یاسا و ڕێسایانەی ئاندرا سیمیۆنۆڤیچ بە گوێی دا ئەدا و مێشکی پێ پڕەکرد، لای ئەو گرنگ نەبوو. ئەو مەبەستێکی تایبەتی خۆی هەبوو، تەنیا خوازیاری ئەوە بوو تا بتوانێ زووتر لەوە بگا کە ئایا ئەو کەسانە توانایەکیان هەیە یان نا. ئایا ئەبێت لێیان بترسێ یان نا؟ ئایا ئەگەر ئەم دەست بۆ کارێک بەرێ هەر کارێک بێ ئەوان سوک و ڕسوایەکەن ئەگەریش ڕسوای بکەن لە چ لایەنێکۆ ئەیکەن ئەوەی باوە ئێستا خەڵکی لە چ بوارێکدا دەست بۆ ڕسواکردنە بن بێجگە لەمانە ئایا ئەشێت هەر چۆنێک بووە خۆت بخزێنیتە ناویانەوە و خۆ ئەگەر بەڕاستی خاوەن هێز و دەسەڵات بن هەر چۆنێک بێ کلااو بکەیتە سەریان ئایا ئەم کارە پێویستە بکرێ یان نا ئایا ناکرێت بۆ نمونە بۆ کار و پیشەکەی خۆی بە هەر جۆرێک بێ سوودیان لێوەربگرێ بە کورتی سەدان پرسیاری لە بەردەمدا قوت بووەوە ئەم ئاندرا سمیۆنۆڤچە لاوێکی لاواز و نەخۆش و کورتە باڵام کارمەندی شوێنێک و مویەکی زەردی سەرنجڕاکێشی هەبوو ڕیشی بە هەردوولای ڕوومەتیا هات بۆ خوارێ و گەلێک شانازی پێوە کرد بێ لەمانە هەمیشە چاوی دێشە دڵی ناسک بەڵام لە قسەدا زۆر بڕوای بخۆی و هەندێک جاریش بە فیز و هەوا بوو ئەم حاڵەتە لەگەڵ دیمەن و ڕواڵەتیدا ئەمەندە جیاواز بوون کە ببوو نەمایی پێکەنین بەمانەیشەوە لە ڕوانگەی ئامالیا ئیڤانۆڤناوە ئاندرا کرێگرتەیەکی تا ڕادەیەک بەڕێز بوو چونکە مەبەست نەبوو کرێی ژوورەکەشی بە ڕێک و پێکی ئەدا. لەگەڵ هەموو ئەم ئاکارانەدا ئاندرە سمیۆنۆڤچ بەڕاستی کابراایەکی تۆزێک گەوج بوو. پەیوەندی ئەو بە پێشکەوتن و بەنەوەی نوێمانەوە تەنیا لە ڕووی سۆزەوە بوو. یەکێک بوو لەو گروپە بێ ئەژمارانەی کە گەمژە و نابوو دوو لاواز بوون. هیچ کارێکی باش فێر نەببوو. لە هەوڵی ئەوەدا بوون زوو خۆیان بە بیرێکی باوی بە ڕەواجەوە هەڵواسن، ئەوان هەرچیکیان بکردایە سوکیانە کرد تەنانەت ئەگەر بە ڕاستگۆیش بیان کردایە. لەگەڵ ئەمانەیشدا لێڤی زیاتینکۆف هەرچەندە گەلێک میهرەبان بوو وەلێ وردە وردە لە هاوژووری لەگەڵ پیتەر پیترۆڤیچدا کە پێشتر ئەمی بەخێو کردبوو بە تەنگە هات. بە ڕێکەوت هەردووکیان ئەم هەستیان بەرامبەر بە یەکدی هەبوو هەرچەندە ئاندرا سمیۆنۆڤچ پیاوێکی سادە بوو بەڵام وردە وردە لەوە گەیشت کە پیتەر پیتۆڤچ فریوی داوە و لە ناخیدا لی بێزارە و ئەو مرۆڤە نییە کە ئەم تێگەیشت بوو لێبی زیاتین کۆڤی ویست یاسای فوریە و تیۆری داروینی بۆ واز بکە بەڵام پیتەر پیتۆڤچ کە بە تایبەتی لەم دوایانەدا بە گاڵتە جاڕێکی زۆرەوە گوێی لە قسەکانی ئەگرت لەم ڕۆژانەدا تەنانەت کەوتوو بە سوکایەتی پێکردنیشی، لەبەرئەوەی لۆژین هەر لە خۆوە تێگەیشتبوو کە لێبێزیاتینکۆف نەک تەنیا کابرایەکی گەوج و لەجەڕە، بەڵکو درۆزنیشە، لەناو ئەوانەیشدا کە کاریان لەگەڵ داکات هیچ پەیوەندیەکی بە کەسە گرنگەکانیەوە نیە، ئەوەی ئەیزانێ لە خەڵکی تری ئەبیستێ، لە هەموویش گرنگتر ئەوەیە کە توانای ڕاگەیاندنی بە باشی نیە. هەندێک جار زیاتر لەوە ئەڵێت کە پێویستە بوترێ. یان لەبەر پەرتی و دوودڵی ناتوانێت هیچ بڵێ ئیتر بەم حاڵەوە چۆن ئەتوانێ پێشکەوتن خواز و چاکە خواز بێ ئەبێت ئەوەیشمان لەبیر نەچێ کە پیتەر پیترۆڤیچ لەم دە ڕۆژەدا بە تایبەتی لە سەرەتایدا گەلێک بە پەرۆشەوە ئەو ڕاو تەگبیرە سەیرانەی قبوڵە کرد کە لە ئاندرە سمیۆنۆڤیچەوە سەرچاوانە گرت با بڵین ئەو کاتێک کە ئاندرە سمیۆنۆڤیچ فەرمانی ئەدایە ئامادەی دروستکردنی کۆمۆنی تازە بێت لە شوێنێکی شەقامی مشت چان سکایا شەقامی بۆرجوازیەکان دا یان پێ وت هەرگیز ڕێ لە دونیا نەگرێت تەنانەت ئەگەر لە یەکەم مانگی زەماوەندیشیان دابێ ئەگەر ویستی دۆستێکی تر بۆ خۆی بگرێ یان مەبەستی نیە مناڵەکانی ئایندەی خۆی تەعمید بکات و شتی تریش لەم مەسەلانەدا پیتەر پیترۆڤیچ یان بەرپەرچی نەئەدایەوە یان هەر بێدەنگە بوو. پیتەر پیترۆڤیچ لەسەر شێوازی ئاسایی خۆی لەوە بێتاقەت نابوو باز لە کار و ڕەوشی تایبەتی ئەو کرێ تەنانەت ڕێشی بەستایشی خۆیدا چونکە هەموو جۆرەستایش و پیا هەڵدانێکی خۆی گەلێک پێخۆش بوو. جۆگرانی ئازیز لە ئەڵقەی داهاتوودا.